گوێگرانی خۆشەویستی ڕادیۆ کوردنیا لە هەر شوێنەکەن ئەمڕۆ ئێوارە لە شایی لایدن چاواکۆت بە بەڕێز کاک ناسر ڕزاسی گەورە هونەرمەندی کورد کە ئامادەیە لە کۆنسرتێکی یادی هونەرمەندانی گەورەی کورد دەکرێتەوە بە یارمەتی چەند مۆزیکژەنێکی هۆڵندی کاک ناسە سەرتا بەخێری بۆ هۆڵندا زۆر زۆر سپاس دەکەم بە خێراتنی ئێوەشەکەم. کاک ناسر بڕێ تۆ پێویستی چەندە ئێمە لە درەوەی کوردستان هەسین بە ئامادەکردنی ئەو جۆرە کۆنسرتانە بۆ ناساندنی موسیقای کوردی بە دەرەوەی بە جۆگرانی دەرەوەی کردووە و هەرو هەروها خەڵکی ئەوروپیش دیارە ئەمە یەکەم جار نییە من بە نیسبەت خۆمەوە ئەو قسەیەکەم من ساڵی 1970 لە گەڵ ئۆرکێس سیمفۆنی دووسێلدۆرف ئەو کاتە کە کاک ئیقباڵی حاجبی بەڕێوەبەرایەتییەک رێ و کارەمان کردووە لە ئەڵمانیا بڵێ دوای ئەوە لە ئیسپانیا کردومانە لە سوید هەروەها لە لەندەن پێم وابێت لە هامبورگیش بەڵام حەزەکەم یەک شت بڵێم ئێمە هەمیشە وەکو نەتەوەی کورد بیرمان لەوە کردوێتەوە کە ئەوەی کورد نەبێ و ئەوەی لە دەرەوە کوردستان بووبێت هەمووی دژمنی ئێمەیە من ئەگەر ڕۆژی یەکەم هاتم چاوم ئابۆ و ژنە پیرانە و ئەو پیاوە پیرانە کەوت کاغەزیان بە دەستەوەیە و وشەی کوردی وەکوو هولەندی ڕەنگە ئینسانی خەلکی دێکەشیان تێدا بێ ئەخوێنەوە بڕوام پێ بکە بڕوام پێ بکە گریام چونکوو خۆتزانی میلەتی کورد میلەتێکی بندەست و بێکەس و داماوە بەڕاستی یانێ ئەوەندە خۆشحاڵ بووم مەپرسە. هەستی تۆ چۆنە کە مۆسیکژەنی هۆڵەندی و کۆرسێکی هۆڵەندی لەگەڵ تۆیا مۆسیقارە ژەن و لە کۆرسەکە ئەڵێتەوە ئایا هیچ هیچ جیاوازەیەکێ لە هەستا هەستی ئەو هەستەیە کە تۆ هەستی پێکێکە لە کوردستانە یان یان لە هەتا لە ئەوروپاش کە مۆزیکژەنەکان کورد بنیان ئەوروپی بن بەڕای تۆ هوەر زمانێکی نێونەتەوەی نییە کەیس پێناسەیەکی بۆ نییە ڕاستە هوەر زمانێکی نێونەتەوەیە بەڵام یەکشت زۆر زۆر گرنگە دەبێت بیزانین هوەری ئێمە لەگەڵ هونەری ئەوانا تەنیا جیاوازیەکی بچوکی هەیە ئەویش چارەکە تۆنە بە عەرەبی پێ ئەلێن ڕۆبە باشە بەڵام ئەم شتەی کە کراوە چارەکە تۆنی تێدا نیە زۆر بە پاکی و بە ڕێک و پێکی لێ دەدەن من بە یانێ بەنیسبەت خۆمەوە بەڕاستی ئەوە بە شانازی نازان من بە خزمەتێکی گەورەی ئەزانم ئەرکە لە سەرشانم بەڵام بەنیسبەت نەتەوەکەمەوە بەنیسبەت زمانی کوردی ئەوە بە سەرکەوتنێکی گەورازانم چونکو ئەوە چێتە خانی مێژووەوە یەک دوو ناوی میللەتی کورد دەخاتە نێو ناوان و من بۆ خۆم بەو ئاکامە گەیشتووم لەگەڵ ڕێز و حورمەتم بۆ هەموو حزبەکانمان حزب سیاسەت دەکەن خەریکی ئیشی خۆیانن و هیچ نەتەوەیەکیش بەبێ حزب و ڕێکخراو سەرناکەوێ بەڵام بەڕاستی هونەر و ئەدەب ئەتوانێ میللەتی کورد بکا بە نەتەوە و ناوی میللەتی کورد زیاتر بڵاو بکاتەوە. ڕاستە من پرسیارێکی ترم هەر لەوێوە هەڵیهەنجێم بۆ پرسیارە کاک ناسر تۆ یەکێک بووی لەوانەی کە لە کوردستان چەندین چاپێکەوتنی تۆمان بینی کە دژی ئەو ڕەوتەی ئەرابێسک بووی لە مۆسیقای کوردیا کە هات و حەز ناکەم ناوی چەند کەسێک بێنم کە بە عربی کردنی مۆسیقای کوردی لە کوردستان تۆ دژی بووی بەڵام ئێستا بچای خۆ دەبینی گوێگرێکی زۆری کورد کە هۆڵەکە پڕپڕ بووە تا ئێستاش تامەزرۆن گوێگرن بۆ مۆسیقای کوردی تۆ ئەم دڕۆتە چۆن لێگەدەیتەوە من دژی ئەرابسک نیم بەستم وەکو مەبەستم بە عربی کردنی گۆرانی کوردی فەرین من دژی ئەرابسک نیم چونکو هەموو نەتەوەیەک دەبێت لە هەموو جۆرە موزیکی کە بێ ڕاپ، پۆپ، کلاسیک، ئەرابێسک بەڵام دژی ئەوەم کە موزیکی عەرەبی ڕاستەوخۆ یان ئاوازی عەرەبی ڕاستەوخۆ بیهێنن دەقاو دەق شیعری کوردی یان هۆنراوەی کوردی بنێرنە سەری و پاشان بیدەن بە کچی بەستەزمان کە هێشتا خۆی ناناسێ هێشتا نازانێ کولتوری کوردی چیە هێشتا ئاگای لە ڕابردووی کولتوری کوردی نیە و بیخوێنێ ئەوە یەکێ لە کارەساتەکانە دوو لە شەڕدا لە شەڕدا، ئەوە زۆر زۆر گرنگە، دەبێت بیزانیت لە شەڕدا هەندێک هەڵەی هەرە گەورە دەکرێت کە پێی دەڵێن خەیانەت. ئەمە خەیانەتی سرفە، هیچ ئەملاو ئەولای نییە. ئەمە ئەنفالی مۆسیقای کوردییە و من پێشتریش باسم کردووە. بەڵام شکور بۆ خوا تەنیا ئەوە نییە لە کوردستان. ئێمە لە کوردستان زۆر شتی باشترمان هەیە. لە کوردستان دەیان هونەرمەندی باشمان هەیە، دەیان ژەنیاری باشمان هەیە، دەیان گۆرانیبێژی باشمان هەیە کە کاری باش ئەکەن. من پێم وا نییە تەنیا نەفەرێک ببێت بە هۆی ئەوە کە موسیقای کوردی تووشی گێرەشێوێنییەکی گەورە ببێ ڕەنگە بۆ ماوەیە شەڵتە لێ بدا من بۆ خۆم بەو نەتیجە بۆ ئاکامە گەیشتوم کە هوەر نەتەنیا لە کوردستان بەڵکو لە هەموو دنیا بە بنبەست گەیشتووە بەهۆی خێرابوونی تەکنۆلۆژیەوە کە یەکجار سەرسوڕێنەر کۆمەڵگای بەشەری بەرەو کێشە بردووە من پێم وایە دنیا ئاخری بە دەستی بەشەرە دنیا ئاخری بە دەستی خوا نییە خودی بە شەر دەبێتە هۆی ئەوە کە دنیا تێک بدات تۆ تمشاب کە بزانە لەم ئاخر و ئۆخرەوە بەهۆی ئەم هەمووە شیمیایەوە ئەم هەمووە کارخانە گەورەگەلەی جیهانەوە لە چینەوە بگرە تا وڵاتانی دیکە بەهۆی ئیزگەی ئاسمانەوە بەهۆی ئەم هەموو تیارەوە بەهۆی ئەم هەمووە دەرمانە شیمیایی کە بڵاو دەبێتەوە گول لە کوشت و کوشتار ئەمە بۆتە هۆی ئەوە کە بە گشتی ئاو و هەوای دنیا گۆڕدراوە و دروست دروست ئەمە تەنیا لەسەر کوردستان نایێتە حساب لەسەر هەموو دنیا دێتە حساب چونکو تەکنۆلۆژی ئەوەندە خێرا گەشەی کردو کە کۆمەلگای بەشەری نەیتوانیوە بۆ خێرایی لەگەڵ یا بڕوە ئەگەر ئەوان ڕاست دەکەن مەسەلەن تکنیکەم هەمووە گەشەی کردووە بۆ ناتوان پێش بە لافاو بگرن بۆ ناتوان پێش بە بوومە لەرزە بگرن بۆ ناتوان پێش بە ئەم هەمووە کارەساتانە. بەڵام ئەوەشمان لێ بنەچە کە تەکنەلۆژیا خزمەتێکی زۆری هونەری کردووە. تەکنەلۆژیا خزمەتی هونەری کردووە، بەڵام با یەک شتی ترت عەرز بکەم، هونەری سینە بە سینە، هونەری پشت بە پشت، هونەرێک کە لە دڵەوە دەردێ، زۆر زۆر جیاوازە لەگەڵ ئەوەی کە بە تەکنیک بکرێ. تەکنیک لایەنێکی قەزییەکەیە، هەست و نەست یان ئیحساسیش لایەنێکی تری. کاک ناسر تۆ دوای ئەو هەموو رەخنانەی کە گرتت لە کوردستان و هەم لێرەش لە نووسینەکانتا لە هەموو شتێک، ئەمانەی بزانین دوا پرۆژەی تۆ چییە و چیت پێیە و بۆ ئەم ساڵ توانین جێمان لە سێدی تازی کاک ناسری ڕەزازی بێت ئەگەر باسێکی باسی سیدیەکی تازەم بڵا بۆتەوە بەداخەوە تۆزێکی کەمی لێگەیشت بوو لێرە دانراوە دیسان دوو سیدی ترم ئامادەیە هیوادارم گوێگر خۆی قەزاوت بکە من ناتوانم هیچ بڵێم وە ئەوەیش من هەتا ئیستا کردبێتم بە ئەرکێکی نەتەوایەتی ئەزانم هیچم نەکردوە ئەرکە لەسەر شانی هەموومان ئەرکە لەسەر شانی هەموو تاکێکی کورد زمانی کوردی لە فەوتان ڕزگار بکەن چونکو کولتور زۆر زۆر گرینگە کولتور ئەتوانێ نەتەوەیەک بناسێنێ کولتور ئەتوانێ نەتەوەیەکیش بدا بە عەرزا زۆر زۆر گرینگە ئێمە لە ڕێگای گۆرانیوە توانیومانە خزمەتێکی بچووک، هەرە بچووک، بە زمانی نەتەوەکەمان بکەین و هیوادارم هەموو تاکێکی کورد ئەوەی لەبەرچاو بێت کە لە هەر بوارێکەوە خزمەت بکات ئەوە ئەتوانێت گەورەترین پشتیوان بێت بۆ نەتەوەکەمان. کاک ناسڕ ئێمە لە ڕادیۆی کوردۆنیا لە ئەمستردام ئەتوانین سێدەکەی تۆ بڵاوکەینەوە بۆ گوێگرانی خۆمان؟ من هەر لە ئێستاوە یەک سێدیتان پێشکەش ئەکەم ئەوە شانازییە بۆ من ناوەکەشی زۆر زۆر جوانە کوردۆنیا نازانم خۆتان ئەزانن دەوڵەتێکی زۆر زۆر کۆن بووە هەری مادەکانی سە کارم بەسەر ئەوە نییە بەڵام ناوەکەی زۆر جوانە. هەر بژین و سەرکەوتوو بن. لە کۆتاییا زۆر زۆر سپاسکەم بۆ ئەو دەرفەتە هیوای لەش ساغی و تەمەن درێژی و بەردەوامی لە هونەرت وەرخوازین و زۆر زۆر سپاس. تکایە زۆر زۆریش بەوە خۆشحاڵم کە ئێوە وەکو گەنج ئاوەها خەمی زمان و کلتوری نەتەوەکەتان ئەخۆنی هیوا دارم هیوا دارم لە ناخی دەرونمەوە ئەڵێم سەرکەوتوو بن و گەنجی وەکو ئێوەمان زۆر بێ. زۆر زۆر سپاس کاک ناسر. برای عەزیزی زۆر سپاس. گوێگرانی ئازیز ئەمە هونەرمەندی گەورەی کورد کاک ناسری رەزازی بوو ئێستا ئەگەڕێین بۆ هونەرمەندێکی تر. ئەویش بەڕێز کاک گۆرانی ئیبراهیم خەیات کە لە وڵاتی دەنیمارکەوە هاتووە حەز دەکەین چاو پێکوتنیی لەگەڵا بکەین کا گۆران بە خێربەی کا گۆران تۆ ئێستا لە رادیوی کوردۆنیایی لە شاریە مسترام رادیویی کوردیمان هەیە بە ناوی کوردۆنیاوە کوردۆنیا بەڵێ کا گۆران دەمانێت پێمان بڵێ پێویستی ئەم جۆرە کۆنسرتانە چی لە درەوی وڵات بە زمانی کوردی بۆ بۆ بۆ گوێگری ئەوروپی وەوەرەوە موزیکژەنی ئەوروپی کە ئاوازی کوردی دەژەنێ سەرەتا بەخێر بێن سپاس بۆم چاپێکەتنە لە ڕاستە ئێمەی بڵێن هوەرمەندانی کورکە لە دەروی وڵات دەژین ئەتر لە هەر شوێنێکی ئەم دنیاە بێ جێی یعنی بە پێویستی سەرشانی خۆمانە زانین ئەوەی کە ئێمە چەند چەنا ساڵ لە کاری هوەرا کارەکەین لە ڕێگەی ئیشەکەی خۆمانەوە کارەکەی خۆمانەوە بتوانین بە هەر شێوەیەک بێ ناسنامەی هوەری کوردی بگەێنین بە مرۆڤی ئەوروپی جا بەڕاستی ئەم ئەم یادکردنەوەی ئەم یادکردنەوەی کە سنتەری نەورۆز پێ ئێستا بەشێکە لەو کارانە بە بڵێن بە هەوڵێکی زۆری کاکنامدار ئێمە ئەوە بە پێویستی سەرچانی خۆمان ێزانین لەگەڵ گرروپێکی ئۆرکسترای هۆڵندیا کۆراڵێکی هۆڵندی زمانی خۆیان نییە بە وشەی کوردی گۆرانی کوردی ئەڵێن ئەمە شانازیە بۆ ئێمە من ویسمە پرسیارێک ماگا تۆ یەک بەشدار بووی بە پارچە مۆسیقایەک و بە گۆرانیەک هەستت چی بوو کە گۆ- کە گۆرە کۆرسێکی هۆڵندی بە زمانی کوردی کۆرس بۆ تۆڵێەوە مۆسیکژەنی هۆڵندی ئە، ئەو ئەو نۆتانە بڵێن ئەو نۆتە کوردیانە هەتاوەکو بڵێن ئە، ڕوبعی نۆتەیشیان بۆ تۆ هەستت چییە؟ یانی هیچ جیاوازییەکت ئەبینی کە پێشتر کە موزیک لەگەڵ موزیکژەنی کوردە موزیک ژەنیوە؟ بێگومان یانی بۆ خۆشحاڵیەوە ینی نازانام چۆن بۆ تعبیر کەم کە حەت زۆر زۆر دڵخۆش بوو زۆر زۆرم پێ ئەمە یەکەم جار ئەمە یەکەم جارە لەگەڵ بڵێن هەم لە لایدن لەگەڵ گروپی ئەوروپیا کارکەم بەڕاستی زۆر زۆر شادمانی بوو بۆ من ئێمە زۆر کارمان کردووە لەگەڵ کەڵە هوەرمەندان و گۆرانیبێژی کووردا بەڵام هەموو کورد بوون ئەوان موسیزیانەکان هەمی کورد بوون بەس ئەمان مەشتێکی تازە بوو کا گۆران پرسیارێکی تر دوای ئەو شاڵاوە گەورەی لە دوای ساڵەکانی 2000 لە مۆسقای کوردی ئەویش بە عربکردنی مۆسقای کوردیە بلە بە شێوازی ئەرابێس کاتۆ دەنا و مۆسقای کوردیەوە. بەڵام ئێستا ئەبینی کە ئەم هۆڵە پڕ بوو لە جەماوەری کورد کە ئەتا ئێستاش گوێی تینووی ئاوازە کۆنەکانە تۆ ڕات چیە بەرامبەر ئەم دوو ئەم دوو تەوژمە جیاوازە کە خەڵکانێکان ئێستاش پێیان وایە مۆسقاتی ڕەسەنایەتی کوردی پارستنی ئەرکی سەرشانی هورمەندان لەلایەک ترەوە کۆمەڵێکی تر هەنکەوە هەوڵی بە تەعریبکردنی مۆسقا ئاوازی کوردین بەڕاستی بەخۆتان نەزان من لە دەرەوەی کوردستانەشیم خۆشەویستان گوێگرانی ئازیز بەردەوامین لە چاو پێکوتنەکانمان ئەمانە چاومامکەی بە هوەرمەندێکی تر بە زۆر قرەباڵغە نازانم ئەمچی لێە برایانی زەهاوی کاکە هەژار و ئەوان لێرن جۆگرانی خۆشەویستی رادیو کوردۆنیا لە ئەمستردام ئێستا لەگەڵ بەڕێزان برانی زەهاوین یارمەتی هەیە رادیو کوردۆنیا رادیویەکی کوردی لە شاری ئەمستردام بۆ کوردەکانی دەرەوەی ئەو دەرەوەی کوردستان حەزمان کرد چاماکەی بە بەڕێز من هاوارم. کاک هاوار و؟ من ئازادم. کاک ئازاد گیان حەزەکەم پرسیارێ بکەم یەکەم جار تۆ کاکە کاک هاوار بەڕای تۆ پێویستی پێویستی چەندە بە ئاشناکردنی مۆسقای کوردی بە گوێگرانی غەیری کورد لە کاتێکا کە لە کوردستانە شاڵاوێک پەیدا بووە بە بەهێنانی ئاوازی تورکی و عەربی بۆ مناو مۆسقای کوردی هەتا بڵێن هەندێک جار دەبێتە هۆی بە تەعریب کردن و بە تورک کردنی مۆسقای کوردی بەڵام لە کاتێک کە ئێستا ئەیبینی هۆڵەکە پڕ بوو لە جەماوەرێکی زۆری کورد کە ئێستاش گوێی تینوویە بۆ بۆ بۆ مۆسیقای ڕەسەنی کوردی یەکەم جار بە خێراتنتان دەکەم دەستان خۆش پێ زۆ زۆ سپاس بۆ حاضربوونتان سبارەت بە پرسیارەکە ژنابێت لازمە ئەم ئیشە گەشێکی زۆر زۆر گەورەی پێ بدرێت نە لە لایەنی بنکە بچکۆلەکان بەڵکە ئەمە ئیشی وڵات و وەزارەت و پیاوە گەورەکانی وڵاتمانە کە زۆرتر چاودابنێن بەسەر ئەم شتە چونکە ئێمە ئێستا لە قۆناغی خۆناساندنین بە جیهانە لازمە لەم ئیشانە لە هەموو سەرتاسەری جیهانە بکرێت لەگەڵ زۆر نەتەوەکانی تررا لە یابانەوە هەتاکوو ئەمریکا، ئەمە خۆی لە خۆی هەنگاوێکی زۆر باشە، دیارە لەم ئیشە کراوە لەمەو پێش، بەس بەم شێوەی کە ئەم شەوە کە ئەیبینین زۆر کەمترە، زۆر زۆر لازمە تێکەڵی موزیسیەنەکانی خۆمان تێکەڵ بن لەگەڵ موزیسیەنەکانی تری نەتەوەکانی تر لە ئورووپایا هەم ئوسوڵ ئۆرکۆساسیۆن دیسپلین، ئەتیکێت ئەمانە ئەتوانین لەوانە فێربین، ئەتوانین هونەری خۆمان، فەرهەنگی خۆمان دەوڵەمەند کەین. وەسبارەت بە بەشی دووەمی هینەکە زۆر زۆر بەداخەوە ئەو کەسانە کە ئێستا پەنایان بردووە بووم بۆ ملۆدی یا مۆسیقای عەربی یا تورکی ئەو شتانە ئەمریان نییە و ئەمریان زۆر زۆر کورتە ئێمە کوردین، مۆسیقامان هەیە، فەرهەنگمان هەیە، کەلەپوورمان هەیە، زۆر زۆرش دەوڵەمەنین، بەس دیسان خەتای حکوومەتە، چونکە ئەمانە وەکو دژمنی کورد با سەیر بکرێن، چاو بەسەر ئەمانە بکەرێ کە من ئەگەر بم سیدیەک حتا بۆنی تورکیشی لێبێت بە هیچ شێوەیەک نایەڵم لە ناو مارکەتی کوردستان بفرۆشرێت. تا هونەرمەندی خۆم وەستا بێت مۆسیقای خۆم وەستا بێت هەمانە هەم موزیسیانی زۆر زۆر باشمان هەیە هەم گۆرانی بێژی زۆر زۆر باشمان هەیە دەنگ خۆشمان زۆر زۆر هەیە بە یەکجار بەس بەداخەوە ئەمەش ئینقلاب و شۆڕشێکە با دەست پێ بکەین کەواتە زۆر زۆر پێویستە بوونی ئەم جۆرە کۆنسرتان لە دەرەوە بەتای بێت لازمە ئەڵێم نە لە لایەنی بنکەکانی بچووک دەستیان خۆش پێ بنکەی نەورۆز زۆ زۆ سپاسی مامسا نامداش با بکەین لێرە و ئەمە ئیشی وڵاتە بەڕاستی دەستی ئەمانەش خۆشبێت دەستی ئەوانەش کە لەم ڕێگەیان دەستیان خۆش و ماندوو نەبن ئێوەش ماندوو نەبن بەسەر شار بەسەر چاو بەڕێز کاک ئازاد تۆ ئێوە ئێوە وەکوو گروپی برایانی زەهاوی لە زۆر کۆنسێرت لە لە تەواوی جیهاندا بەشدار بوون ئەمڕۆ هەستان چییە کە لەگەڵ موسیک ژەنانی هۆڵندیا موزیک ئەشانن موزیکای کوردی ئەو ئەم هارمۆنیتە چۆن چۆن دروست بە من کە من زۆر بە حەماسەوەتان بینم کە ئێوە ئینتان کردو تێکەڵا بوون لەگەڵیان بەڕاستی موزیک سنووری نییە بڵێم زبانێکی تایبەت بێ بۆ خەڵقی تایبەت موزیک شتێکی وەکو قەزای ڕۆحە بۆ هەموو قەوم و بۆ هەموو نەتەوەیەک ئەبێت جا بۆ یەک مۆسی قاژێن هونەرمەندێک ئەگەر حەسێکی نەتەوەیەکی هەبێت زۆر بە ئاسانی ئەتوانێت لەگەڵ هەموو هونەرەکانی وڵاتانی تر تێکەڵ بێت بەبێ ئەوەی کە هەست بە گوێگرانی خۆشەویست دەگەڕێین یەکێک لە بەشداربەکانی ئەم شۆ ببینینەوە قسەی لەگەڵا بکەین بە زەوت زارێک کەس دیار نییە. ڕادیۆی کوردۆنیە. گوێگرانی خۆشەویستی رادیۆی کوردۆنیا لە ئەم ئێوارەیە لە کۆنسێرتی شاری لادن چاوماکو بێ بەڕێز و نەرمەندی گەورە پەیمان عمر پەیمانخان زۆر زۆر بەخێرێ بۆ هۆڵندا زۆر سواز بۆ ئێوەش بەڕای تۆ پێویستی چۆنە بۆ بۆ بۆ هەموو ساڵێک ناساندنی موزیک و هوەری کوردی بە گوێگرانی غێری کورد لە دەرەوەی وڵات. لە ڕاستیدا ئەمەی کە من بینم شتێکی ستایلێکی تازە بوو لە بینی موزیکژەنی ئەوروپی و گۆرانی بێژی ئەوروپی و موزیکژەنی کوردی و گۆرانی بێژە کوردیەکان و بەڕاستی ئەوە من مای دڵخۆشی بوو بۆ من و زۆر بە خۆشحاڵیەوە کە پیان وتم ئامادە بووم لێرە لە بەرەوەی کە ئەمە شتێکی تازەیە بۆ گەلی کرو هیوادارم هەموو ساڵێک یادی ئەو هونەرمەندانە بکرێتەوە بە باشترین شێوە و بە باشترین ستایلی تایبەتی و وەکو ڕێچکەیەکی هونەری کوردی لە یاد نەکرێن. پەیمان خان ڕای تۆ چییە کەوابوو یەکەم جار تۆ لەگەڵ مۆسیکژەنی غەیرە کورد وە کۆرسێک کە کۆرسێکی ئەوروپی میلۆدی و تێکستی کوردی بۆ تۆ دەڵێ هەستت چی بوو و هەستت کرد بە جیاوازیەک پێشتر کە کوردێک مۆسیقای بۆ ژنێوی یان کۆرسی بۆ تۆ کردووە بەڕاستی پێم وتی ئەو ستایلێکی زۆر زۆر تازە بوو زۆر زۆر بەڕاستی من زۆر زۆر خۆشحاڵ بووم بۆی کە ئەوانم بینی بەو شێوازە گۆرانی کوردیان بە شێوەیەکی زۆر جوان یعنی ستایلێکی زۆر جوان ئەیان و گۆرانیەکە ئەم زۆر زۆر دڵخۆش بووم بۆی کە میلەتی تریش بتوانن ئاوا شتەکانی ئێمە بڵێتەوە ئێمە زۆر خۆشحاڵم بە ئامادەبوونی تۆ بەڵام حەز دەکەین بۆ جۆگرانی ئێمە لە ڕادیۆی کوردی نابزانین پەیماخان بەرهەم و سێدەی تازەی چی هەیە بۆ جۆگرانی خۆی ناتوانم هیچ شتێک بڵێم لێرەدا بەڕاستی بەڵام هیوادارم بتوانم هەتا لە ژیاندا مابم خزمەتی گەلەکەم بکەم. تۆ خۆت ئەمشۆ ئامادەبوونت گەورەیەکی زۆر بوو بەڕاستی ئێمە لە مێژوو شەیدایانی دەنگی تۆین و حەزمان کرد کە ئامادەبوونت هەبێ پەیمان خان لە کاتێکا ئێستا ئەمە لە کوردستان شاڵاوێک دروست بووە لە لە بە عەرەب کردن و بە تورک کردنی مۆسقای کوردی، بەڵام ئەو شەوبینیت ئەم هۆڵە پڕ بوو لە جەماوەری کورد کە ئێستاش گوێچکەی تینووی ئاوازی ڕەسەنی کوردە تۆ ئەم دوو ئەم دوو تەوژمە چۆن دەگەیتەوە ئە. خویا من ئەوەندە ئەڵێم هیوادارم گەنجەکان ئەوانەی کە دەنگیان خۆشە بە تایبەتی ڕێچکەی هونەری کوردی بەر نەدەن بەڕاستی هەر لەسەر ئەو ڕێبازەی کە پێش ئێمە و ئەوانەی لە دوای ئێمەن کەیەن هەر لە سەر ستایلی گۆرانی کوردی بمێنەوە و ڕێچکەی هونەری کوردی هەروا بەو شێوەیە بەردەوام بێت و لە شێوازی هونەری تر لا نەدەن. زۆر زۆر سوپاس زۆر سوپاس بۆ ئامادەبوونت و بۆ کاتەی بە ئێمەت بەخشی. سوپاس بۆ ئێوەش.